وقد بعثک اللە بالعدل خوای گەورە تۆی ناردووە ئەبێ عەدڵ و دادپەروەر بی فەئەقیمنی من حەقم لاتە با تۆڵەی خۆمت لێ بکەمەوە پێغەمبەر صلی الله علیه و سلم فەرمی دارەکاتە دەستی وڵێ فەرمو بان حەقی خۆت کەرەوە ئەڵێ یا رسول الله ئەو جێگەی کە دارەکە لێدا پێستم بەدەرەوە بوو ڕوت بوو ئەبێت توش خۆت ڕوتکەیتەوە با بیدەم لەو جێگەیە پێغەمبەر صلی اللە علیه و سلم سنگی بۆ ڕووتەکا کاتێ سنگ ڕووتەکا سەحابەکە باو شەکاتە پێغەمبەر صلی اللە علیه و سلم و ماچێکا و ئەگرێ ئەڵێ یای سەواد بواکەی ئەڵێ یا ڕسوڵ قد حەذر القتال وا جەنگ لە پێشمانە پێغەمبەر صلی اللە علیە و سلم نا ناڵێت من سید ولد آدم من گەورەی و کوڕانی ئادەمم خوای گەورە منی کردۆتە ئەعظم و ئەنبیا گەورەترین پێغەمبەرم تو چۆن پێمەڵی وەرە تۆڵی خۆمت لێکەمەوە نا یەکسەر جێبەجێ